واتا تاریک بوون، وە کاتێک کە کێوەکان خرانە ڕێ واتا لە شوێنی خۆیان خزێندران. وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت. وە کاتێک کە وشترە ئاوسەکان وازیان لێ هێنرا وە کاتێک کە جانەوەران کۆ کرانەوە. وإذا البحار سجرت وإذا النفوس زوجت. وە دەمێک کە دەریاکان هەڵگیرسێنران واتە تێکەڵ کران، وە ساتێک کە هەموو گیانێک جووت کرایەوە لەگەڵ لاشەدا. وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت. وە کاتێک پرسیار کرا لە کچانی زیندە بەچاڵ کە بە چی گوناهێک کوژران. وإذا الصحف نشرت وإذا السماء كشطت. وە کاتێک کە نامەی کردەوە بڵاو کرایەوە و دابەش کرا. وە دەمێک کە ئاسمان داماڵێنرا و پێچرایەوە. وإذا الجحیم سعرت وإذا الجنة ازلفت. وە کاتێک کە دۆزەخ هەڵگیرسێنرا وە ساتێک کە بەهەشت نزیک خرایەوە. علیمت نفس ما احضرت. ئەو کاتە هەموو کەسێک دەزانێ رب العالمین. ئێوە ئارەزووی ڕێی ڕاست ناکەن مەگەر کاتێک کە پەروەردگاری هەمووان بیەوێت و ناچارتان بکات پێی.